ئاڵلقەی بیست و هەشت. خەڵکی ئەوەندە لە ناوی هاتی ئەترسێن کە ئەگەر من بڵێم هاتی وڵاتێکی هێمن و ئارامە کەس باوەڕ ناکە کە ڕازەکەم ئەگەرچی دانیشتوانی هاتی خەڵکانێکی تووڕەوگرژن و لە جەنگەکاندا بێبەزەین بەڵام لە ناو وڵاتەکەیاندا کە زیاتر هەرێمێکی شاخاویە هێمنی و ئاسایش بەرقەرارە لە هاتی ئەگەر پارەی کەسێک لە ڕێگە و بانەکاندا بدزرێ پاشای ئەو وڵاتە دوو ئەوەندەی ماڵە دزراوەکەی ئەداتێ و هەر کاتێ یەکێک بەر شاڵاوی چەتەکان بکەوێت و لە ڕێگادا بکوژرێ بەقەدەر ئەوەندەی کە کوژراوەکە لەکاتی ژیانی دا سامانی بەدەستهێناوە پارە ئەداتە کەس و کاری کوژراوەکە بە جۆرێک کە لە رووی بژێویەوە نیگەرانی و گرفتیان نەبێ بۆیە سەفەرەکەی ئێمە لە جادەکانی وڵاتی هاتی بەبێ هیچ رووداوێکی ئەوتۆ تێپەڕ بوو گالیسکە جەنگیەکانی پاشا لە پێش و دوای ئێمەوە ئەڕۆشتن و هەموو رۆژێ خواردەمەنیان بۆ ئێمە ئامادە ئەکرد تا گەیشتینە شاری ختوشە کە پایتەختی وڵاتی هاتیە کاتێ باز لە شارە گەورەکانی دنیاکرێ خەڵکی ناوی شارەکانی تەبەس و بابل و نینەوە ئەهێنن من نینەوە نەبینیوە و نازانم چۆنە بەڵام ئەتوانم بڵێم شاری ختوشە پایتەختی هاتی لە هەندێ ڕۆ تەنانەت لە تەبەسیش باشترە لەم شارەدا پاشایەک فەرمان ڕەواییەکە کە هەم سەرۆکی وڵاتەکەی و هەمیش سەرۆکی ئاینیە هەروها دادوەری گەورەی ئەوێشە و من باوەڕ ناکەم لە هیچ جێگایەکی دنیادا پاشایەک هەبێ کە بەقەدەر ئەو بەدەسەڵات بێ مرۆڤ کاتێک دێتە وڵاتی هاتیەوە و چاوی بە شاخە وشکەکانی ئەکەوێ سەریە سوڕمێ کە چۆن ئەگونجێ ئەم وڵاتە کە هەتاوی سووتێنەر لە چیاوشکەکانی ئەدا داهاتی هەبێ تەنانەت مرۆڤ لە خۆیە پرسێ بە چ شێوەیەک خەڵکی لەم شاخانەدا ئەژیەن و چۆن لە بێ ئاویدا نامرن بەڵام لەم وڵاتە سەیرەدا لە وەرزەی کە ڕووباری نیل ئاوەکەی هەڵەسەیە و هەوا سار دەبێت و لە ئاسمان پەڕی سپی دێتە خوار و ئەم پەڕانە هەموو کێوەکان داپۆشێ و دوایی لە وەرزی گەرمە ئەتوایە و ئەبوو بە ئاو من ئەزانم کە ئێوە باوەڕ بەم قسێ ناکەن بەڵام من بە چاوی خۆم کێوە بەرزەکانی هاتیم بینی کە بەو پەڕەسپیانە داپۆشرابوون ئەم پەڕانە بە درێژایی ساڵ ئاوی ئەو وڵاتیان دابینە کرد بە شێوەیەک کە خەڵکی نەک هەر ئاژەڵەکانیان تێر ئاوە کرد و تینوێتی خۆشیان پێشکان بگرە بەو ئاوە زەوی و زارەکانیشیان تێراوە کرد بەقەدەر ئەوەندەی کە دانیشتوانی هاتی لە ناوخۆدا ئارامن بە هەمان ئەندازە لەگەڵ دراوسێکانیاندا ناکۆکن و بەهانەیان پێ ئەگرن و بەردەوام نیشانەکانی سەر سنووریان ئەبردە دواوە کە بتوانن خاکی دراوسێکانیان داگیر بکەن لە سنووری سووریا شوورێکی گەوریان دروست کردبوو کە دیوارەکانی بە بەردی گەورە هەڵچنرا بوو ئەم دیوارە ئەیڕوانیە هەرێمێکی بەرفراوان و هەموو ئەو کاروانانی کە لە سووریاوە بۆ هاتی ئەڕۆشتن و بەوێدا تێ ئەپەڕین ئەبوایە باجیان بدایەتە فەرمانبەرەکانی هاتی کە بنکەیان لە چەقی ئەو شوورەیەدا بوو هیچ کام لە کاروانەکان دوای چوونە ژوورەوە بۆ وڵاتی هاتی بۆیان نەبوو لە شاڕێ لابدەن و ئەگەر لایەن بدایە ماڵ و گیانیان لە کیسە چوو داراییەکەیان تاڵانەکرا و ئەگەر بەرگریشیان بکردایە ئەکوژران و ئەگەریش خۆیان تەسلیم بکردایە بەدیل ئەیان گرتن و ئەیان کردنە کۆیلە دەوڵەمەندی دانیشتوانی هاتی سێ سەرچاوی هەیە یەکەمیان ئەو باجە بوو کە لە کاروانەکان و ڕێبوارانیان ئەسەند، دووەم لە ڕێگەی پەلاماردانی وڵاتانی دەوروبەر، سێیەم بەهۆی دەرکردنی زێڕ و مس و کانزایەکی تایبەتی تر کە ڕەنگی خۆڵەمێشی و مەیلەوشین بوو پێیان ئەوت ئاسن، من نازانم دانیشتوانی هاتی چۆن ئەم کانزایان دەرەهێنا و چەکیان لێ دروسەکرد، چونکە ئاسن وەک مس نەئەتوایە و من خۆم یەکێ لە کانەکانی ئەوانم بینی، کە ئاسنیان لێ دەرەکرد بەڵام نەمتوانی تێبگەم چۆن لە بەردی کان بۆ دروستکردنی ئاسن کەڵک وەرەگرن. شاری ختوشە لە ناوەندی هەرێمێکی شاخاوی دروستکرا بوو بنارەکانی شاخ بەداری میوە داپۆشرا بوو لە داوێنی شاخەکانیش جۆگەلێی ئاوە ڕژان لە شاری ختوشە بینایەکی ترسناکی لێ دروستکرابوو چونکە ئەو باڵەخانیانیان بە بەردی گەورە دروست کرد بوو هەندێ لەو بینایەنە ئەوەندە بەرز بوون کە مرۆڤ لیانە ترسا و هیچ بیانیەک نێتوانی بچێتە ناو شاری ختوشەوە مەگەر لەگەڵ ئەو دەستانە بواە کە ساڵی جارێک باجیان بۆ پاشا ئەهێنا و هەر لەبەر ئەوەش شاری ختوشە وەکو بابل و تەبەز ناوبانگی نەبوو لەم شارەدا دانیشتوان لەگەڵ بیانیەکاندا قسەیان نەئەکرد و ئەگەر بیانیەک پرسیاریشی لیان بکردایە و ئەوان زمانە بیانیەکەشیان بزانیبایە ئەنوت تێناگەین یان نازانین لەگەڵەوەشدا خەڵکانێکی هێمن بوون و لەگەڵ بێگانەکاندا دژایەتیان ناکرد جلوبەرگی گەورەکانی ئەم شارە دیدەنیە و کراسی درێژ لە بەرەکەن و فەقیانەی کراسەکانیان ئەوەندە گەورەیە کە سەرێکی فەقیانەکەیان ئەگەشتە زەوی و لەسەر سینەی کراسەکەیان بازنەی باڵداریان لێ نەخشاند بوو کلاوی درێژ و نوکتیژیان هەبوو دەموچاویان وەک میسرەکانە تاشی و هەندێ لە گەورەکان تەنانەت سەریشیان وەک دەموچاویان لەم و پاگە کردەوە بەڵام لە ناوەڕاستی سەریان کاکۆڵێکی بەرزیان ئەهێشتەوە گەورەکان و دەوڵەمەندەکانی هاتی وەک هەموو گەورە پیاوانی دنیا قەڵەون و دەم و چاوێکی گۆشتن و ڕوونیان هەیە و دیار بوو خواردنیان زۆرە خوارد ختوشە پایتەختی پاشای هاتی بە پێچەوانەی تەبەس و بابل شارێکی بازرگانی نییە و تایدا کڕین و فرۆشتن ناکرێ بەڵام شارێکی پیشەسازی بوو لە بەیانیەوە تا ئێوارە لەم شارەدا دەنگی کانزاکاری ئەهاتە گوێ و هەمیشە لەوێ هەرچەک دروزەکرا دانیشتوانی هاتی بە پێچەوانەی گەلە شارستانیەکان سەربازی بەکرێگرتەی بیانیان نەبوو هەموو سەربازەکانیان خەڵکی ناوچەکە بوون و من وا هەز دەکەم لەبەر دوو هۆکار ئەوان سەربازی بیانیان بەکرێ نەئەگرت یەکێکیان لەبەرەوەی بیانیەکانیان وە خۆیان بە ئازا نەئەزانی و دووەمیان ئەوە بوو کە وایان بیرەکردەوە بەکرێ گرتە هەرچەندە ئازابێ دیسانەوە هەر بەکرێ گرتەیە و بەقەدەر سەربازێکی خۆی دڵسۆز و تێکۆشەر نییە لە هاتی سەرۆکی ناوچە هەبوو هەر کامێک لەو سەرۆکانە لە ناوچەکەی خۆیدا سربەخۆیی ناوخۆیی هەبوو بەڵام گوێڕیاڵی پاشای هاتی بوون شێوەی دادپەروەری لە هاتی ئەوەندە سەرسڕهێنەرە کە گەلانی شارستانی ناتوانن باوەڕ بکەن لەم وڵاتەدا ئەگەر یەکێ لە پاشاکانی ناوچەکان دژی دەسەڵاتی پاشای هاتی بوەستێتەوە و بیەوێت لەسەر تەخت لای ببا نایکوژن بەڵکو بۆ یەکێ لە سنوورەکانی ئەنێرن بۆ ئەوەی لە شەڕدا لەگەڵ وڵاتانی تر فێری ئەزموون بێت و ببێتە خاوەن کەسایەتیەکی جەنگی و لە هاتی ئەگەر یەکێ یەکێکی تر بکوژێ لە سێدارەی نادەن. بەڵکو بکوژ ئەبێ خوێن بەهای کوژراوەکە بداتە کەس و کارەکەی لەم وڵاتە ئەگەر ژنێکی مێردار حەز لە پیاوێکی تر بکە نەژنەکە سزادەن و نەپیاوەکە بەڵکو ژنەکە مافی ئەوەی هەیە کە لە ماڵی مێردەکەی بڕوات و لە ماڵێکی تردا نیشتە جێبێ بەڵام ئەبێت زەرری پیاوەکە بەزێڕ یان مەڕووماڵات ببژێنێ ئەگەر ژن و پیاو دوای ژن و مێردایەتیان مناڵیان نەبێ ئەو ژن و مێردایەتیە بەتاڵەکرێتەوە و ژن یان پیاوەکە ناچارە بن بۆ ئەوەی ببنە خاوەن مناڵ هاوسەرێکی تر هەڵبژێرن چونکە پاشای هاتی داوای مناڵی زۆر لە ژێر دەستەکانی خۆیەکە یەکێ لە نەریتە سەیرەکانی ئەم گەلە ئەوەیە کە ئەگەر یەکێک مرۆڤێک لە بیابانێکی چۆڵ یان شوێنێک کە خەڵکی لێ نییە بکوژێ، ئەو خوێن بەهایی کە ئەیدات لەوە کەمترە کە لە شوێنێکی قەرەباڵغ وەک شارەکان یان شوێنێک کە دانیشتوانی زیاترە کوشتبێتی، چونکە باوەڕیان وابوو کە ئەو کەسەی بۆ شوێنێکی چۆڵ ئەڕوا خۆی هانی خەڵکی ئەدا کە بیکوژن. یەکێ لە یاسا پێکەنیناوییەکانی ئەم وڵاتە ئەوەیە کە خوشک و برا نابنە هاوسەری یەکتری و، هاوسەرێتی خوشک و برا بە یەکێک لە گەورەترین تاوانەکان دائەنرێت و لە سێ حاڵتدا لە هاتی سزای لە سێدارەدان ڕێگا پێدراوە کێکێکیان هاوسەرێتی خوشک و برایە کاتێکە چوومە وڵاتی هاتیەوە بەخۆمم وت لەبەر ئەوەی دانیشتوانی ئەو وڵاتە خەڵکانێکی زەحمت کێشن و ڕاهاتون کە لە هەوای ساردا بژین و مناڵی کەم ئەندام و لاواز لە کاتی لەدایک بوونیانەکوژن تاوکو لە داهاتوودا خەڵکانێکی لاواز نەبن ئیتر پێویستیان بە پزیشک نییە و من بیستبووم کە لەو وڵاتەدا کاتێک کە یەکێکیان نەخۆشەکەوت مردنی پێ باشتر بوو وەک لەوەی چارەسەر بکرێ چونکە نەیەتوانی دان بەوەدا بنێ کە نەخۆشە منم زانی کە دانیشتوانی هاتی لە مەرگ ناترسێن بەڵام ترسیان لە کەم توانایی هەبوو بەڵام سەرنجم نەدابوو کە لەم وڵاتەشدا هەندێک لە گەورەکان هەن و پیاوە بەرزەکان و دەوڵەمەندەکان لە هەموو جێگایەکی دنیادا تەمەڵ و دەستیان بەهۆی زیادەنۆشی لەرزۆک ببوو زۆربیان داوایان لێکردم لەرزۆکی دەستیان چاک بکەمەوە و من ئەوانم بەهۆی دەرمانی هێورکەرەوە و خۆشۆرینیان چاگە کردەوە. یەکێ لەو شتانەی کە بۆ هۆی ئەوەی گەورەکانی شار لەگەڵمدا ببنە دۆست ئەوە بوو کەمینا لە بەردەم ئەواندا سەمایە کردو هەر جارێک کە ئەوان ئەهاتنە ماڵی من بە مینام ئەوت لە بەردەمیاندا سەما بکات و ئەوان دیاری گران بەهایان ئەدا پێی و منیش زێڕ و پارەم لە نەخۆشەکان وەرەگرت و لە ماوەیەکی کەمدا دەوڵەمەن بووم ئەگەرچی ئەو کاتەی هاتمە هاتیەوە وام بیرەکردەوە کە بە گیرفانێکی بەتاڵەوە لەوێ ئەگەڕێمەوە یەکێ لەو کەسانی کە لەگەڵم داببووە دۆست نامەنووسی پاشای هاتی بوو کە چەند زمانی ئەزانی و نامەی پاشا بیانیەکانی بۆ ئە خوێندەوە وەڵامی نامەکانی ئەوانی ئەنووسیەوە ڕۆژێکیانە و پیاوە لە ماڵی من شەرابی ئەنۆشیەوە و سەیری سەمای مینایە کرد کە زۆر حەزی لێ بوو من لێم پرسی بۆچی پاشاکەی ئێوە شاری ختوشەی بەڕووی بیانیەکاندا داخستووە و ناهێڵێت کەس بێتە ناو ئەم شارەوە بۆچی لە وڵاتەدا کاروانەکان بۆیان نییە لە ڕێگاکان لابدەن ئایا باشتر نییە گەلانی تر بۆ ئەم شارە بێن و دەسەڵات و گەورەی پاشای هاتی ببین و بڕۆن و بۆ خەڵکی تری بجارنەوە نامە نووسەکەوتی یە و ڕۆژەی پاشاکەی ئێمە شوبیل و لیۆما هاتە سەر تەخدوتی سی ساڵ مۆڵەتم بدەنێ من هاتیەکەمە بەهێزترین وڵاتی دنیا و لەبەر ئەوەی بە زووی ئەم ماوەیە تەواو بێ لەو باوەڕدام لە داهاتوودا وڵاتانی تر ناوی ئێمە بیستن وتم ئەو کاتەی من لە بابل بووم شەس جار شەس دەستەی شە سەربازیم بینی کە بە بەردەم پاشای بابلدا ئەڕشتن و کاتێ هەنگاویان ئەنا وەک ئەوە بوو گوێت لە شەپۆلەکانی دەریا بووبێ بەڵام لێرە دەجار دە سەربازیشم نەبینیوە کە بەڕێدا بڕات و بەم حاڵە ئەی بۆچی ئەم هەموو چەک و گالیسکەیە دروست دەکەن چونکە ناتوانن کەڵکی لێوەرگن نامە نووسی پاشا پێکەنی وتی ئێمە لەبەر ئەوە چەک دروست دەکەین کە بە خەڵکی بفرۆشین و نان پیا بکەین من بە پێکەنینەوتم هەرگیز گورگ ددان و چنگەکانی خۆی نافرۆشێتە کەروێشک نووسەرەکەی پاشا بەم قسەیە زۆر پێکەنی وتی ئەم قسەیە بۆ پاشا ئەجێڕمە و دڵنیان بەم قسەیە خۆشحاڵە بێ لە وڵاتی ئێمەدا بە پێچەوانەی وڵاتەکانی تر دەوڵەمەندەکان بەسەر هەژارەکاندا حکوم ناکەن بەڵکو دەسەڵاتداران بەسەر بێدەسەڵاتەکاندا حکومەکەن چونکە گورگ بۆ ئەوە دروست بووە فەرمان ڕەوا بێ لەسەر کەروێشک و من دڵنیام بەر لەوەی تۆ سینۆهە موەکانت سپی بێ ئەبینی کە چۆن وڵاتێکی بەهێز کە بۆ فەرمان ڕەوایی دروست بووە بەسەر هەموو وڵاتە لاوازەکاندا حکومەکە من خۆم لە سادەیی و نەفامیدا وتم وەک چۆن کە ئێوە خویەکتان هەیە کە بەتەمایە فەرمان ڕەوایی بەسەر گەلە بێ دەسەڵاتەکاندا بکە لە وڵاتی میسریش فیرعەون خوایەکی تازەی پەیا کردووە نامەنووس وتی من لەبەر ئەوەی نامەی پاشا بیانیەکانە خوێنمەوە ناوی پاشای میسریشم خوێندوەتەوە و ئەزانم کە خوای تازەی ئەو زۆر حەزی بە ئاشتی و ئەڵێت هیچ ناکۆکێک لە نێوان گەلاندا نییە کە نەتوانرێ بە ئاشتی چارەسەر بکرێ و تەنانەت فیرعونی ئێوە پارچەیەک زێڕی بۆ ئێمە نردووە کە لە شێوەی موجەب دایەوە ئەڵێت ئەمە هێمای ژیان و ئاشتیە نامەنووس کاتێ ئەم قسەی کرد دوو پەنجەی خۆی خستە سەر یەکتری کە پێم نیشان بدا ئەو زێڕە چ شێوەیەکیەیە دوای وتیە گەر فیرعونی ئێوە زێڕمان بۆ بنێرێ کێمە بتوانین بەو زێڕە کرێی پیشە سازەکانی خۆمان بدەین کە چەکمان بۆ دروزەکەن ئەوە تا چەند ساڵێکی تر ئاشتی ئەبینێ بەڵام ماوەی ئەو ئاشتیە کورتە چونکە هەر ڕۆژێ پاشاکەی ئێمە بۆی دەرکەوێ کە بایی پێویست چەکی دروست کردووە و ئازوقەشی پەیدا کردووە، لەو ڕۆژەدا فیرعەونی میسریش ئەبێ وەک دەسەڵاتدارانی تر ملکەچی پاشای ئێمە بێ، ئەگەرنا ئەو هەموو ژێردەستەکانی کۆمەڵکوژەکەین، بەڵام ئەمانە بابەتێکن کە عەقڵی پزیشک ناتوانێ بۆی بچێ، چونکە پزیشک توانای تێگەشتنی ڕووداوەکانی ئایندەی نییە. وتم لەبەرئەوەی پزیشکیش وەک خەڵکی ئەقڵی هەیە، ئەگەریش نەتوانێ لە هەموو ڕووداوەکانی داهاتوو تێبگا، هەر نەبێ توانێ لە هەندێکیان بگا و من پێش بینی ئەکەم ساڵەکانی داهاتوو ببێتە سەردەمی سکتێری باڵندە لاشەخۆرەکان و کەمتیارەکان چونکە کۆمەڵێکی زۆرە کوژدێن و کەس لاشەکانیان کۆناکاتەوە تا مۆمیایی بکەن و بیخەنە گۆزەوە یان لە ژێر خاکدا بیشارنەوە ئەو پێکەنی و من وتم بەر لەوەی بۆ وڵاتی هاتی بێم بیست بووم ئێوە ئەو کەسانی کە لە جەنگدا بەدیل ئەیانگرن کوێریانەکەن و لە ئاشەکانتان ئەیان بەستنەوە بۆ ئەوەی بەردی ئاشیان پێ بسوڕێنەوە و من باوەڕم بەم قسێ نەکرد بەڵام لەم وڵاتە بە چاوی خۆم ئەوانم بینی و ئەم کردەوەی لە گەلێکی شارستانی چاوەڕوان ناکرێت و هەروها بیستم کە ئێوە لەسەر سنوورەکانتان لە کاتی داگیرکردنی زەوی وڵاتانی تر تاوانکاری دڵتەزێن و بێ بەزەییانە ئەنجامەدەن و دەستی خەڵکی ئەبڕنەوە و پێستی سەریان ئەدەنەوە بەسەر دەم و چاویان و هەندێ لەو کەسانش لە شیشەدەن ئەم کردەوە دڕندانێ شایانی دڕندەکانەوە نەک مرۆڤی شارستانی پیاوەکەوتی ئێمە لەبەر ئەوەی کە گەلێکی شارستانین چاوی ئەسیرەکانمان کوێرەکەین و دوایی لە ئاشەکانی خۆمان ئەیان بەستینەوە چونکە ئەگەر چاویان ببینێ زەوی و ئاسمان و باڵندەکان ئەبین و خەمبار ئەبن کە بۆچی ئازاد نین و دوای هەوڵی ڕاکردنەدەن و بەردەوام بۆ ئێمە ئەبنە ئەرک و تووشی زەحمەتمانەکەن بەڵام لەبەر ئەوەی کوێرن و بیر لە ڕاکردن ناکەنەوە ئێمە ناچار نابین بەردەوام کۆمەڵی سەربازی خۆمان بکەینە پاسەوانی ئەوان بەڵام بابەتی بڕینەوەی دەستی دانیشتوانی سنووری وڵاتانی تر و لێکردنەوەی پێستی سەریان و لە شیشدانیان بەرژەوەندیەکی تایبەتی تایە کە ئەگەڕێتەوە بۆ شارستانی بوونی ئێمە چونکە ئێمە نامانەوێت لە وڵاتانەدا خەڵک بکوژین و ببینە هۆی ئەوەی کە ئەوانەی ئەتوانن کارمان بۆ بکەن و باجمان بدەنێ لە ناو بچن و هەروها نامانەوێ بەهۆی شەڕەوە شارەکانیان وێران ببێت و زەوی و زار و باخەکانیان لە ناو بچێت کە لە دوای داگیرکردنی ئەو وڵاتانە هیچمان پێنەبڕێ ئێمە ئەزانین کە بۆ ملکەچکردنی وڵاتانی دەوروبەر باشترین ڕێگا ترساندنیانە چونکە ئەو گەلەی ترسدایەگرێ وەک سوپایە گوایە کە بەر لە دەست پێکردنی شەڕ بشکێت و ئەم گەلە ئیتر ناتوانێ بەرەنگاری دژمن ببێتەوە و خۆی لە دەسەڵاتەکەی ڕزگار بکە لەبەر ئەوە ئێمە لەسەر سنوورەکانی خۆمان و لە خاکی وڵاتانی تردا ئەم کردارانە ئەەکەین کە خەڵکی بترسێن و پێشاوپێشی دوژمنەکانی خۆمان دابمرکێنینەوە وتم مەگەر هەموو گەلانی جیان دوژمنی ئێوەن ئایا لە ناو ئەو وڵاتانەدا دۆستان نییە نامەنووسی پاشای هاتی وتی دۆستەکانی ئێمە بریتین لەو وڵاتانی ملکەچمان ئەبن و باجمان ئەدەنێ ئەوسا ئێمە وازیان لێ ئەهێنین کە دابوو نەریتی خۆیان بپارێزن و خویەکانی خۆیان بپەرستن هەروەها لە دۆستەکانی ئێمە ئەو وڵاتانن کە هێشتا نەبوونەتە دراوسێمان چونکە هەر ئەوەندە بوونە دراوسێمان ئەوەندە بەهانیان پێگرین تا لەگەڵیاندا ئەکەوینە شەڕ و خاکەکەیان داگیرەکەین یان ویان لێکەین باجمان بدەنێ لەو ڕۆژەی کە هاتی دروست بوو ئەم نەریتە لە نێوان ئێمە و خەڵکدا باو بووە و لەمە بە دواش هەروە ئەبێ وتم ئایا خویەکانی ئێوە دەست لەم کارانەی ئێوە وەرنادەن چونکە لە وڵاتانی تر خویەکان دروست لە نادروست و حەقیش لە ناحەق جیاکەنەوە نامەنووسە کەوتی ئێمە لەبارەی ڕاست و ناڕاست و حەق و ناحەق باوەڕێکی سادە و ڕوونمان هەیە چاک و خراپ بریتە لەو شتەی لەگەڵ ویستمان یەگەگرێتەوە و نادروست و ناحەقی ژەوەیە کە حەزمان لێ نییە سینۆهە بڕوا بکە کە لە نێوان ئاینی ئێمە و ئاینی ئێوە وڵاتانی تر جیاوازی نییە چونکە لە لای ئێوە وڵاتانی تر حەق و ڕاستی و شتەیە کە دەوڵەمەندەکان بیانەوێت و ناڕاست و ناحەقی ژەوەیە کە بە دڵی هەژارەکان بێت سینوهە لەبەرئەوەی تۆ پزیشکی ئەقڵت لەوە بچووکترە کە هەست بەم بابەتە بکەی و تێبگەی کە لە سەتای ژیانەوە تا ئەمڕۆ هەرچیەک دەوڵەمەندەکان و تبێتیان حەق بووە و هەرچی هەژاران بەسەر زمانیان داهاتبێ حکمی بەتاڵیان بەسەراداوە تا کۆتایی دنیاش هەروە ئەبێت و هەمیشە دەوڵەمەندەکان لەسەر حەقن و هەژاران ناحەقن. تەنیا شێوەی دەرەوەی دەوڵەمەندەکان ئەگۆڕێ و لە هەر سەردەمێکدا شتێک ئەبێتە نیشانەی دەوڵەمەندی، ڕۆژێک مەڕ و مانگا نیشانەی زەنگینییە و ڕۆژێ تر زێڕ و پارە و ڕۆژێکی دیکە پلە و پایی تایبەت، ڕۆژی دواتر هەبوونی ناونیشان، وەک ناوی پزیشک یان جادووگەر یان نامەنووسی پاشا و تا جیهان بمێنێ قسەی هەژاران بێ بایەخە و هەرچی بڵێن بەتاڵە ئەگەر دەوڵەمەندەکان چاوی هەژارەکان کوێر نەکەن و لە ئاشەکاندا بیان بەستنەوە بە ڕێگایەکی تر ئەیان چەوسێنەوە چونکە دنیا بەم شێوەیە دروست بوو و ئەشبێ وابێت و هەژار لەبەر ئەوە دروست بووە کە بتوانێ هۆی حەسانەوەی دەوڵەمەندەکان دابین بکات و خۆی بەردەوام برسی بێت و لە زەحمەت کێشاندا بێ باشیەکی تری شارستانیەتەکەی ئێمە بەسەر شارستانی ئەوانی ترداوەیە کە ئێمە دەوڵەمەندین و گەلانی تر ملکەچ و گوێڕایەڵ و نەدارەکەین بۆ ئەوەی بەردەوام کارمان بۆ بکەن و دەستڕەنجی خۆیان وەک باج بدەن بە ئێمە تاوکو بە ئاسوودەی و بەختیاریەوە ژیان ببینە سەر بەڵام سەبارەت بەخوایەکەمان ئەبێ بڵێم کە چینی تایبەتی وڵاتی ئێمە دووشتە یەکێکیان ئاسمان و ئەوی تریان زەویە و هەموو ساڵێ لە وەرزی بەهاردا لە خۆشی ئەم دوانە ئەیکەینە جەژن و ڕێگا بە خەڵکی ژەدەین کاوانیش بتوانن بیکەنە جەژن چونکە گەل ساڵی جارێک ئەبێ ئازاد بکرێ بۆ ئەوەی ڕۆژێک لە خۆشی دابن و باشترین وەرز بۆ ئازادکردنی خەڵکی وەرزی بەهارە چونکە لەم وەرزەدا کە زەوی لە ئاسمان ئاوسود و گیانە بێت و ژیانی دووبارەی خۆی دەست پێکاتەوە مرۆڤیش وەک زەوییە و ئێمە گرنگیەکی زۆرە دەینە دووگیان بوونی ئافرەتان چونکە میلەتێک کە بیەوێ بەسەر گیاندا فەرمان ڕەوای بکە ئەبێ خاوەنی مناڵی زۆر بێ بۆ ئەوەی لەسەر زەویدا پەرە بە دەسەڵاتەکەی بدەن.